سوێند دەخۆم بەو فریشتانەی ڕیزیان بەستووە بە ڕیز بەستن بۆ خواپەرستی. فالزاجرات زجرا. ئەنجا سوێند دەخۆم بەو فریشتانەی مەنعی شەیتانەکان ئەکەن لە گۆ گرتن لە ئاسمانا بە مەنع کردنی توند. فالتالیات ذکرا. ئەنجا سوێن ئەخۆم بەو فریشتانەی باسی گەورەیی و توانایی خوا بەسەر پێغەمبەرانا ئەخوێننەوە. ئەو شەیتانانە گوێ ناگرن بۆ فریشتەکانی کۆڕی باڵا ئیلا لە هەموو لایەکەوە نێزەکی فەزاییان تێ ئەگیرێ بۆ ئەوەی نەهێڵرێ سەرکەون و گوێیان لە قسە و باسی ناو فریشتەکان بێ. دحورا ولهم عذاب واصب. بۆ گێڕانەوەیان بە سوکی و بۆیشیان هەیە سزایەکی سەخت و هەمیشەیی. یان باوک و باپیرە پێشینەکانمان زیندوو ئەکرێنەوە؟ قل نعم وانتم داخرون. تۆیش لە وەڵامیانا بڵێ، بەڵێ ئێوەیش و باپیرانیشتان زیندوو ئەکرێنەوە و لەبەر هێز و توانایی خوا زەلیل و داماوەکەون. ئەوانە بەڕاستی وابوون کاتێ پێیان بوترایە هیچ خوایە نییە بەحەق عیبادەتی بۆ بکرێ لەو خوا بەولاوە کە ناوی اللەیە دەمار ئەیگرتن و خۆیان لە ئاستی وشەی خوا بەیەک زانینا بەزلە زانی. وَیَقُولُونَ ئَئِنَّا یەکێکیان لە ناو قسەدا بە یەکێکیان ئەڵێ، من لە دونیادا هاوڕێیەکم هەبوو. یقول ائنک لمن المصدقین. پێی ئەوتم، ئایا تۆ لەوانەی باوەڕ بە قسەی ئەو پێغەمبەرە ئەکەن لەبارەی زیندووبوونەوەوە لە پاش مردن؟ بەڕاستی ئەهلی دۆزەخ لەبەری ئەو درەختە ئەخۆن و ورگی خۆیانی لێ هەڵئاوسێنن و پڕی ئەکەن. ثم ان لهم علیها لشوبا من حمیم. سەرەڕای ئەوەیش ئەو درەختی زەقوومە شلەیەکی ئاوێتەی کوڵ بە کوڵیشی بەسەرەوەیە. فأرادوا به کیدا فجعلناهم الأسفلین ویستیان سزای بە سووتاندن بدەن چونکە بە بەڵگە دۆڕاندیان ئێمەیش ئەوانمان دۆڕا و ژێرکەوتوو کرد ئەوە بوو فڕێیان دایە ناو ئاگرەوە بەڵام خوا نەیهێشت ئاگرەکە بیسووتێنێ و بە ساغی هاتە دەرەوە کاتێ کوڕەکە پێ گەیشت و وای لێ هات لەگەڵ باوکی کار بکات، باوکی پێی وت ڕۆڵە، من لە خەوما دیم خەریک بووم سەرم ئەبڕیت، جا تێ فکرە چی بە باشەزانی بیکەم، ئەویش پێی وت بابە، فەرمانی چییان پێ داوی بیکە، خوا یار بێ، ئەمبینی یەکێکە بم لەوانەی سەبر و بوردەباریان هەیە و تەحەمولی هەموو ناڕەحەتێک ئەکەن. بەڕاستی ئەم فرمانی سەربڕینی ئیسماعیلە کە خوا دابووی بە ئیبڕاهیم، تاقیکردنەوەیەکی مەزن بوو بۆ ئیبڕاهیم بۆ دەرکەوتنی فەرمانبەرداری کردنی لە فرمانەکانی خوا. وفدیناه بذبح عظیم. بەرانێکی گەورەیشمان کرد بە قوربانی بۆ ئیسماعیل کە باوکی لە جیاتی ئەو سەری ببڕێ. بۆ ئەوەیش کە لە سای سێبەرا بحەسێتەوە و مێش و مەگەزی لێ نەنیشێ کە چڵک و چەپەڵی ناو ئاوەکە و ناوسکی ماسییەکە بە لەشێوە بوو، دارکوولەکەیەکمان بە سەر سەریەوە ڕواند سێبەری بۆ بکا و ئەویش خۆی بە گەڵاکانی داپۆشێ و لەبەرەکەیشی بخوا، چونکە مێش و مەگەز لە دارکوولەکە نزیک ناکەوێتەوە. سوپاس و ستایشیش بۆ خوا کە پەروردگاری هەموو جیهانەکانە. عبداللەی کوڕی عومەر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، ئەو کەسەی قورئان دەخوێنێت وەک ئەو کەسە وەهایە کە پێغەمبەرێتی لە ئامێز گرتبێت ئەوە نەبێت کە وەحی بۆ نایەت، هەر کەسێکیش قورئان بخوێنێت و پێی وابێت خودا نامەتی لە ئەو زیاتر بە خەڵکی داوە، ئەوا بچووکی خودا بە گەورە و گەورەی خودا بە بچووک سەیر دەکات. بۆ قورئان خوێن ڕەوا نییە کە لە بەرامبەر ناژیریدا ناژیرانە مامەڵە بکات، یان توڕە ببێت لەگەڵ کەسێک کە توڕە دەبێ، یان کەسێکی توڕە و هەڵەشە بێت، بەڵکو پێویستە لێبووردە و بەخشندە و سنگفراوان بێت لەبەر ڕێزی قورئانەکەی. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحموود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سوورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محەممەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.